علی کوڕی حەسەنی فەرموو ئەفەرمێ عجبت للمتفخر الكبرياء ئەوەی کەوا خۆی بە گەورە ئەزانێ و فەخرەکە بەسەر خەڵکیە كان بالامس نطفه تا دوێنێ دڵۆپە ئاوێکی قێزەون بوو هەر وجود چی نەبوو وغدا هو جیفە سبێنێش ئەبێتە کەلاکە تۆپیوێک کە سەر ناوێرێ بە دەوریا بڕا بۆ نەکات بە چیەوە ئینسان تەکەبور بکە کاتە ئینسانە بێ ئاگای لە خۆی بێت تەواضعی هەبێت خۆی بەکەم بزانێ لوتبەرزی سیفەتی لوتبەرزی با ئینسانی مسلمان نابێت تای بێت